ڕاسکۆڵنیکۆف بە ئاسانی ڕاز و میخێنی دۆزیەوە لە خانووەکەی پاچنکۆفدا کرێگرتە تازەکانی ئەناسی و دەرگاوانەکە خێرا ڕێگاکەی پیشاندا لە ناوەڕاستی پلیکانەکاندا گوێی لە ژاوەژاوی قسەی خەڵکێکی زۆر بوو ئەو دەرگایی بەسەر پلیکانەکاندا ئەیڕوانی لەسەر پشت بوو هاوار و دەنگە دەنگە هات ژوورەکەی ڕاز و میخین تا ڕادەیە گەورە بوو دانیشتوانیش پانزە کەس بوون ڕاسکۆڵنیکۆف لە تارمەکەدا وەستا، لە پشتەوە دوو کارەکەری خاوەن ماڵەکە بە دەوری دوو سەماوەری گەورەدا و شووشە و دەوری و قاپی خواردن و مەزە کە لە موبەقی خاوەن ماڵەکە هاتنە دەرێ سەرقاڵی کار بوون. ڕاسکۆڵنیکۆف ناردی بە دوای ڕازومیخیندا، ئەویش زۆر بە خۆشی و تاسەوە هاتە لای. هەر لە یەکەم ڕوانیندا دیار بوو، کە زۆری خواردووەتەوە. ئەگەرچی ڕاز و مێخین هەرگیز سەرخۆش نابوو، بەڵام ئەم جارەیان پێوەی دیار بوو. ڕاسکۆڵنیکۆف بە پەلە پێی وت، گوێ بگرە. هاتووم پێت بڵێم تۆ گرەوەکەت بردۆتەوە. لە ڕاستیدا کەسیش نازانێ لە ئایندەدا چ پێشهاتێکی دی دێتە ڕێ. وەلێ من ناتوانم بێمە ژوورەوە. ئەوەندە بێ هێزم خەریکە بکەوم. بۆیە سڵاو و خوات لەگەڵ. بەڵام سبەی وەرە بۆ لام. ڕازومیخین وتی، با پێت بڵێم، من ئەتگێنمە ماڵەوە. تۆ کە خۆت ئەڵێی هێند بێهێزی، ئیتر؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەی میوانەکان چی لێکەی؟ ئەو قژلوولە چییە کە ئێستا تەماشای کردین؟ ڕازومیخین وتی، ئەمە تەنیا خوا ئەزانێ کێیە. دیارە هاوڕێی ماممە. یان ئەشێت لە خۆیەوە هاتبێ. ئەوان لای مامم جێ ئەهێڵم، پیاوێکی زۆر بەڕێزە. بەداخەوە ناتوانیت ببیتە هاوڕێی. باشە، با هەموویان وێڵ بن هەموویان ئەوان ئێستا بیر لە من ناکەنەوە ئەبێت منیش هەناسێکی تازە وەربگرم چونکە هاوڕێ تۆ لە کاتی خۆی داهاتی ئەگەر دوو دقیقە درەنگتر بگەیشتی تاتە ئێرە خوا ئاگادار ئەکەوتی نەجیان یەکدی درۆی واکەن هەر ناتانی بیری لێ بکەیتەوە مرۆڤ تاچێ ئەتوانێت درۆ بکە بەڵام چۆن ئەتوانی بیری لێ نەکەیتەوە بۆ خۆمان درۆ ناکەین؟ دەی لێ گەڕێ با درۆ بکەن ڕۆژێک هەردێت نەیانەوێت درۆ بکەن دەقیقێک دابنیشە تا زوو سیمۆڤ بێنم زوو سیمۆفیش بە جۆرە پرۆشێکەوە پێشوازی لە ڕاست کۆڵنییکۆف کرد سوسەکردنێکی تایبەتی پێوە دیار بوو زوو دەم و چاوی گەشایەوە بەڕادێک کە دوای تەماشاکردنی فەرمانی داوتی هەر ئێستا ئەبێت بنویت شەوی ژێکێک لەمان ئەخویت ئەی خۆیت ماوەیەکە بۆم ئامادە کردویت ڕاستکۆڵنییکۆڤ وەڵامی دایوتی دوانیش بە ئیخۆم هەر لەوێدا دەرمانەکەی خوارد زوسیمۆف بەڕاز و مەخێنی وت زۆر چاکەکەیت خۆت ئەی بیت بزانی تا بەیانی چی ڕوودا ئەمڕۆ هیچ خراپ نییە زۆر جیاوازی لەگەڵ ڕۆژانی پێشودا هەیە هەر ئەقلە و لە خەسارێک کە گەشتنە سەر شەقامەکە ڕازومیخین بە ڕاسکۆڵنیکۆفی وت، ئەزانیت ئێستا زوسیموڤ کە هاتە دەرەوە چی بە گوێمدا چرپان؟ هاوڕێ، من هەموو شتەکان ڕێک و ڕەوان بەتۆڵیم، چونکە ئەمانە دەبەنگن. زوسیموڤ پێی وتم لە ڕێگا قسەت لەگەڵدا بکەم و بتدوێنم و دوایی هەمووی بۆ بگێڕمەوە، چونکە ئەو وا بیردەکاتەوە، تۆ یان شێتیت یان نزیکیت لە شێت بوون ئینجا بزانە یەکەم تۆ سێ ئەوەندە لەو ئاقڵتریت دووەم ئەگەر شێت نەبیت تۆکەی دەربەستی ئەویت ئەو چی ئەکات و چ کارێکی ناجۆری لە مێشکدایە سێم ئەم پەڵخە گۆشتە کە پسپۆڕی نەشتەرگەریە ئێستا خۆی داوەتە نەخۆشیەکانی دەرونی وەلێ لەبارەی تۆ قسەکانی ئەمڕۆی تۆ لەگەڵ زامیتۆفدا تەواو ئەوی ئاوەژوو کرد ڕاستکۆنیکۆڤوتی زامیتوف هەموو شتێکی بۆ جێڕایتەوە ڕازومی خێنوتی هەموو شتێک و کارێکی چاکیشی کرد من ئێستا لە تەواوی شتەکان تێگەشتم و زامی تۆفیش هەروە بەڵێ بە کورتی ڕودیا قسە لەسەرەوەیە من هەنووکە کەمێک مەستم بەڵام قەیدینە قسە لەسەرەوەیە کە ئەم بیرۆکەیە تێگەیت ڕیشەی لەواندا داکوتاوە تێگەیت واتە هیچ یەکێک لەوانە نەیەوێرا بە ئاشکرا ئەو بڵێ لەبەرەوەی زۆر هیچ و بێمانە بوو بە تایبەتی دوای ئەوەی بۆ یەکێکیان گرت ئیتر بۆ هەمیشە ئەو جۆرە بیرۆکانە نەمان و لە ناوچون وەێ ئەمانە بۆ گەمژەو دەبنگن من ئەو سایش کەمێک گوێی زامیتوفم ڕاکێشە با لە بینی خۆماندابێ هاوڕێت کات لەکەم ئەگەر شتێکیشی لێ زانیت هەرگیز ئاماژەی پێ نەکەیت من لەم دواییەدا بەوەم زانیوە کە ئەو زۆر دڵی ناسکە ئەو سالای لیزابێتا بووین بەڵام ئەمڕۆ هەموو شتێک دیار و ئاشکرایە لە هەمووی گرنگتر و تاوانبارتر ئەم ئیلیا پترۆڤچەیە ئەو بورانەوەکەی تۆی لە پۆلیسخانە کردە پاساو وەلێ خۆشی لە دواییدا خەجاڵت بوو ئاخر من هەموو شتێک دەزانم ڕاستکۆڵنییکۆف بە پەرۆشەوە گوێ گرتبوو ڕاز و میخین بە سەرخۆشی نهێنیەکانی ئەدرکان ڕاستکۆنییکۆڤەتی من بۆیە ئەو کاتە بورامۆ چونکە خەریک بوو ئەخنکام بۆنی بۆیە و ڕۆن هەموو ئەو ناوەی گرتبووەوە ڕازومی خێن وتی سەیرە ئێستا پاسایی بۆ هێنیتەوە مەسەلەکە هەر بۆنی بۆیە و ڕۆن نەبوو سەتای نەخۆشیەکەت لە مانگێک لەمە بەرەوە دەستی پێکرد زوسیمە و فشایەتە نازانی چەندە زامی توف بێتاقەتە هەر ناتوانیت بیر لێ بکەیتەوە ئەوەڵێت من ناگەمە پەنجەیەکی بچووکی و پیا واتە پەنجەیەکی بچووکی تۆ هاوڕێ هەندێک جار هەستێکی ناسک و بەسۆزی هەیە وەلێ ئەو وانەی ئەمڕۆ لە کۆشکی بلورین فێری بوو هەرگیز تووشی نابێتەوە ئاخر تۆ لە سەرەتادا ترسانت و کەوتە لەرزین تۆ تا ڕادەیەک ناچارت کرد کە دیسانەوە بڕە بۆ شتە هیچ و پوچ و بێمانە بێنێتەوە کەچی لە ناکاودا زمانی گاڵتە پێکردنت لێ دەهێنا دەستخۆش ئێستا هەر بە تەواوی تەبی بەخوا تۆ مامۆستایت لەگەڵ ئەم جۆرە کەسانەدا ئەبێت وا ڕفتار بکەیت بەداخەوە کە لەوێ نەبوو ئەزانیت ئێستایش زۆر چاوەڕێی کردیت. پۆرفیریش حەز لە ناسینی دەکا. ڕاسکۆلنیکۆڤ وتی، بەڕاست؟ ئەویش؟ بەڵام بۆ بە شێت مەزانن؟ ڕاز و میخێن وتی، بەو مانایە نا کە بە شێتت بزانن، هاوڕێ. لەوە چێت زۆرم ڕێسا بێ. ئەوەی لەو کاتەدا ئەوی سەرسام کردبوو، تۆ لە ڕادە بەدەر بایەخت تەنیا بەو شتەدا بوو وەلێ ئیدی ئەوە ڕوونە کە تۆ بۆ ئەوەندە بە گرنگت گرتبوو ئێستا لە بار و دۆخە گەیشتون ئەزانن بۆ مەسلەیە تۆی تەواو تێکدا و چەندە پەیوەندی بە نەخۆشیەکەتەوە هەیە من هاوڕێ تۆزێک سەرخۆشم بەڵام خوا خۆیە زانێ چی لە ژێر سەردایە من حەزەکەم پێت بڵێم ئەو هەموو توانای خۆی داوەتە بواری نەخۆشی دەرونی پەڕێکی سور بە کڵاوەکەیەوە بوو دیارە منیش خەریکم ئەکەومە وڕێنە کردن زۆر بێتینم ئاگادارم بە. پلیکانەکان لەوێندەرن. ڕازومیخین بە نیگەرانیەوە پرسی چیتە چیتە؟ ڕاستکۆڵنییکۆڤ وتی سەرم کەمێ گێژەخوا بۆ لە گرنگ نییە گرنگەوەیە تا بڵێی من خەمبارم زۆر خەمبارم هەر وەک ژنان باوەڕ بکە بڕوانە ئەوە چییە؟ بڕوانە بڕوانە ڕازومیخێنوتی چی بووە؟ ڕاستکۆلنیکۆڤ وتی بۆ نایبینیت ڕووناکی لە ژوورەکەمدا هەیە لای درزەکەوە بە جووتە بەرامبەر دوا پلەی پلیکانەکان و بە پاڵ دەرگای خاون ماڵەکەەوە وەستا بوون بەڕاستی لێو ئەبینرا کە ژوورەکەی ڕاستکۆلنیکۆف ڕووناکی تایە ڕازومی خێنوتی سەیرە ڕەنگە ناستاسیا بێ ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەو هەرگیز لە کاتی وادا نایەتە لام، هەر دەمێکیشە نووستووم. وەلێ چی تیایە؟ خوات دەگەڵ. ڕازومیخین وتی، تۆ ئەڵێی چی؟ من ئەتگێنم و پێکەوە ئەڕۆینە ژوورەوە. ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەزانم پێکەوە ئەچینە ژوورێ، بەڵام من حەزەکەم هەر لێرە دەستت بوشم و ماڵئاوایی لێ بکەم. دەی دەستت بێنە. خوات دەگەڵ. ڕازومیخین وتی، ڕودیا، چیتە؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی هیچ، با بڕۆین. تۆ ئەبیتە شایەت. بە پلیکانەکاندا سەرکەوتن. ڕازومیخین وای بە بیردا هات کە ڕەنگە زوسیمۆڤ ڕاست بکە. لەبەر خۆی وتی، ئاه، بە زۆر بڵێی خۆم دۆخەکەم لێ تێکدا. لە پڕێکدا هەر کە گەشتنە بەر دەرگاکە، لەناو ژوورەکەوە گوێیان لە گفتوگۆ بوو. ڕازومیخین هاواری کرد و وتی، کێ لەوێیە؟ ڕاسکۆڵنیکۆف یەکەم جار دەسکی دەرگاکەی گرت و تەواو کردەوە، لەبەر دەرگاکەوە سەرسام وەستا. دایک و خوشکی لەسەر قەنەفەکە دانیشتبوون و سەعات و نیوێک بوو چاوەڕێیان ئەکرد. بۆ لە هەموو شتێکی دی کەمتر چاوەڕێی ئەکردن و لە هەر شتێکی دی کەمتریش بیری لایان بوو. لەگەڵ ئەوشدا کە هەر ئەمڕۆ ئەوەی پێگەیشتبوو کە ئەوان بەڕێوەن و ڕەنگە بگەنە پترسبۆرگ. بەدرێژای ئەو سەعات و نیوە یەک بە دوای یەکدا ئەو دوانە ناستاسیان بە پرسیار داگرتبەوە ناستاسیا هێشتا هەر بەرامبەریان وەستا بوو چی هەیە و چی نییە بۆی باسکردبوون هەردوو ژنەکە کە زانیان ئەمڕۆ ڕاستکۆڵنییکۆف نەخۆش بووە و بەدەم و ڕێنەکردنەوە لە ماڵ هەڵاتوە بە تەواوی ترسان خخوایە چی بەسەر هاتبێ هەردووکیان ئەگریان و هەردووکیان لە ماوەی ئەم سەعات و نیوەدا گەلێک خەم و ئازاریان چێشت. کە ڕاسکۆڵنیکۆف دەرکەوت هەرایان لێ هەستا. بە خۆشی و شادییەکی زۆرەوە پێشوازییان لێ کرد و بەرەو ڕووی چوون. وەلێ ئەو مردوویەکی ڕاوەستاو بوو. بیرێکی کتوپڕ کە مرۆڤ ناتوانێ خۆی لە بەردا بگرێ وەک هەورە بروسکە بە سەریا داباری. تەنانەت بۆ لە ئامێز گرتنیان دەستیشی بەرز نەبۆوە چونکە هێزیان تیا نەمابوو. دایک و خوشکی باوەشیان پیاکرد و بە سنگی خۆیانەوە نووسان ماچیانە کرد پێ ئەکەنین و ئەگریان ڕاستکۆنییکۆف هەنگاوێکی نا لە ترێکی دا و لەسەر زەوێکە بورایەوە نائومێدی و ترس ناڵە و هاوار بەرپا بوو ڕاز و میخین کە لە بەردەم دەرگاکە داوەستا بوو خۆی کوتایە ژوورێ نەخۆشەکەی بە هەردوو دەستی بەهێزی گرت و لە چاوتروکانێکدا لەسەر قەنەفەکەینا بە دەنگی بەرز بە خوشک و دایکەی وت هیچ نییە هیچ نییە لە هۆش خۆچوونێکی بێبەها و ناچیزە هەر ئێستا پزیشک وتی باری تەندروستی لە جاران چاکترە و تەواو ڕوو لە باشە ئاو دەی ئاو بێنن وا دێتەوە هۆش خۆی هەر ئێستا وا هاتەوە ڕازمی خینەوەندە بە توندی دەستی دنیای ڕاکێشا خەریک بوو لە بنا هەڵیان بکەنێ بۆی دانەوێت و بە چاکی ڕاستکۆڵنییکۆف ببینێ کە ئیتر هاتۆتە هۆشخۆی دایکەکەیش و خوشکەکەیش هێن بە ڕێز و ستایشەوە لە ڕاز و میخینیان ڕوانی ئەدوت خەونی پیرۆزە بینن ئەوان لە ناستاسیان بیست بوو کە لە هەموو ماوەی نەخۆشیەکەدا ئەم لاوە بە توانا و زرنگە ئەم نازناوە هەر ئەو ئێوارەیە پولخریە ئیڤانۆڤنا ڕاست کۆڵنییکۆڤ لە کاتی قسەکردن لەگەڵ دنیادا لە ڕاز و میخینینا چ باخێکی زۆری بە ڕودیای ئازیزیان دابوو. تا لافاوی هەستی پڕ و شەوقی ئاگرینی نەگونجانی خۆی بەرامبەر بە دایک و خوشکی بوەستێنێت، ئینجا دەستی هەردووکیانی گرت، نزیکەی دوو دەقیقە بە بێ دەنگی تەماشای هەر یەکێکیانی کرد. دایکی لە ڕوانینەکەی ترسا، لە نیگاکەیدا سۆزێکی گەورەی بە سوێ، لە هەمان کاتدا بێ جوڵە و شێتانە ئەبینرا. پۆلخێریا ئەلکسەندرۆڤنا کەوتە گریان ئاڤدوتیا ڕۆمانۆڤنا ڕەنگی پەڕی بوو دەستی لە ناو دەستی کاکیا ئەلەرزی ڕاستکۆڵنییکۆف بە دەنگێکی ناسەقامگیرە و ئاماژە بە ڕازومی خێنوتی لەگەڵ یا بڕۆنە بۆ ماڵێ تا بەیانی بەیانی هەموو شتێک دەمێکە گەشتون پۆلخێریا ئیڤانۆڤنا وەڵامی داوتی ئەم ئێوارەیە ڕودیا، شەمەندەفەرەکە زۆر زۆر دواکەوت، بەڵام ڕودیا، من بە هیچ جۆرێک ئێستا تۆ بەجێ ناهێڵم. من ئەمشەو لای تۆ. ڕاسکۆڵنیکۆف دەستی ڕاوەشاند و بە توڕەییەوە وتی، ئازارم مەدەن. ڕازومیخین هاواری کرد وتی، من لای ئەمێنمەوە. دەقیقەیەک چیە بەجێی ناهێڵم میوانەکان چاویان دەرەهات خوایە کرد سەریان بە دیوار داکێشا مامە مشوریانە خوا پلخریا ئیڤانۆڤنا تون دەستی ڕاز و میخینی و شیوتی نازانم چۆن سوپاس بکەم بەڵام ڕاستکۆڵنییکۆف دیسان قسەی پێبڕی و بە توڕێوتی من ناتوانم ناتوانم ئازارم مەدەن بەسە بڕۆن ناتوانم دنیا بە ترسەوە بەهێوری و لەبەرخۆیەوتی دایکە گیان با بڕۆین هیچ نەبێ با دەقیقەیەک لە ژوورەکە بچینە دەرەوە ئەگەر وانەکەین دیارە ئەمانەوێت بیکوژین پلخریا ئیڤانۆڤنا دەستی بەگریان کردوتی یعنی دوای سێ ساڵیش نابێت بیبینم دیسانەوە ڕاست کۆلنییکۆف بێدەنگی کردنوتی ڕاوستن قسم پێمەبرن پێچێت بیرم لای خۆم نەبێ ئایا لۆژینتان دیوە؟ پلخریا ئیڤانۆڤنا وتی، نا، ڕودیا، بەڵام لە هاتنمان ئاگادارە. بە کەمێک دوودڵییە و پلخریا ئیڤانۆڤنا لەسەری ڕۆشت وتی، بیستمان پیتەر پیتۆڤیچ گەورەی نواندووە و ئەمڕۆ سەری لێداوی. ڕاستکۆڵنییکۆڤ وتی، بەڵێ، گەورەی نواندووە. دنیا. بە لۆژینم وت، ئەگەر ئەمجارە بێتەوە لە پلیکانەکانەوەی خەمە خوارێ. دەرم کرد دنیا وتی ڕودێ تۆ چێڵێ دیارە تۆ ناتەوێت بڵێ کە وەلێ پولخریا ئیڤانۆڤنا کە بە ترسەوە قسەی دەست پێ کرد تەماشای دنیای کرد و بێدەنگ بوو ئاودوتیا ڕۆمانۆڤنا لە کاکی ڕاماو چاوەڕوانی قسەی تری بوو هەردوو ژنەکە ئاگاداری شەڕەکە بوون ناستاسیا تا ئەو جێگای خۆی تێگەشت بوو هەموو ڕووداوەکەی بۆ جێڕابوونەوە هەردووکیان سەررسامی و شپرزەی بڕستی بڕیبوون ڕاستکۆڵنییکۆف بە ناڕەحەتیەوە بەردەوام وتی دنیا من ئەم شوکردنەی تۆم ناوێ بۆیە بێت لە بەیانی زووتر نییە بە لۆژین بڵێ کە تۆ ناتەوێت بۆ کوێ ئەچێت با بچێ. پولخریا ئیڤانۆڤنا هاواری کرد وتی، ئای خوایە! ئاڤدوتیا ڕۆمانۆڤنا بە تووڕەییەکەوە کە زوو جڵەوی گرت وتی، کاکە! تۆ بیر لەوە بکەرەوە کە ئەیڵێیت. دوایی لەسەر خۆ وتی، لەوە ناچێ تەندروستیت باش بێ، ڕەنگە نەخۆش بی. ڕاسکۆڵنیکۆڤ وتی، وڕێ ناکەم. وانییە؟ نا. تۆ لەبەر خاتری من ئەبیتە ژنی لۆژین وەلێ من قوربانیم نابێ بۆیە نامەیەک بۆ بەیانی ئامادە بکە نامەی ڕەتکردنەوە خۆشمەی خوێنمەوە تەواو کچە دڵشکاوەکە هاواری لە هەستاوتی ناتوانم کاری وا بکەم بە چ هەقێک دایکە بە ترسەوە ڕووی لە کچەکەی کرد و بە پەلەوتی دنیاجان تۆیش تووڕیت بەسێتی سبەی ئەی تۆ نابینیت وایش چاکترە کە بڕۆین. ڕازومیخین کە هێشتا سەرخۆش بوو بە دەنگی بەرز وتی، ئۆڕێ ناکەم. ئاگینا چۆن پڕکێشی کرد. بەیانی هەموو ئەم گەوجایەتییانەی لە سەردا نامێنێ. بەڵام ئەوڕۆ بەڕاستی لۆژینی دەرکرد. ئەمە وایە. بەڵێ. ئەویش هەر تووڕە بوو. لێرەدا قسەی کرد. بە خۆیدا هەڵەدا. پاشانیش کلکی نایە ناو گەڵی و بۆی دەرچوو. پۆلخێریا ئەلێکساندرۆڤنا هاواری کرد وتی، کەواتە ئەمە ڕاستە. دنیا بە سۆزێکە وتی کاکە تا بەیانی دەی دایە گیان خوات لەگەڵ ڕودیا بەڵام ڕاستکۆڵنییکۆف بە هەموو توانایە و دووبارەی کردەوە وتی گوێت لەمە خوشکێ من و ڕێنە ناکەم ئەم زەماوەندە سوک ڕیسواییە قەیدی نییە با من ڕسوا بم بەڵام تۆ نابێت یەکێکمان بەسە هەرچەندە من ڕسوام بەڵام ئەو خوشکە بە خوشک نازانم یان من یان لۆژین فەرمو بڕۆن ڕازومیخین قیژاندی وتی ئاخر بۆ تۆ شێت بوویت زاڵم؟ ڕاسکۆڵنیکۆف ئیتر وەڵامی نەداوە. ڕەنگە هەر توانای وەڵامدانەوەیشی نەبووبێ. لەسەر قەنەفەکە ڕاکشا. بەو پەڕی بێهێزییەوە ڕووی خۆی کردە دیوارەکە. ئاڤدوتیا ڕۆمانۆڤنا ماتیگرانە سەرنجێکی ڕازومیخینی دا. چاوە ڕەشەکانی بروسکەیەکیان دا. ڕازومیخین تەنانەت لەو نیگایە خەجڵی. پۆلخریا ئەلیکساندرۆڤنایش وەک یەکێک بروسکەی بەرکەوتبێ لە شوێنی خۆیدا وشک بوو. نائومێدانە، زۆر بە ئەسپایی بە ڕاسکۆڵنیکۆفی وت، من بە هیچ جۆرێک ناڕۆم. لێرە بۆ خۆم لە سوچێکدا ئەمێنمەوە. تۆ دونیا بگەنە. ڕازومیخینیش هەر لەسەرخۆ، بەڵام زۆر بە تووڕەیی وتی، تۆش هەموو شتەکان ئەشێوێنیت. هیچ نەبێ با بڕۆینە تارمایی لای پلیکانەکان. هەستە سێ چرایەک دابگیرسێنە سوێن دەخۆم کە بەرەو لای پلیکانەکانە چون بەردەوام بوو لەسەر قسەکانی وتی لەوە دابوو لە من و پزیشکەکە بدا ئەزانن هەر خودی پزیشکەکە تەنانەت ئەو زوو خۆی بەدەستەوەدا بۆی ئەم زیاتر ڕق نەیگرێ ڕۆشتیش من بۆ ئاگا لێبوونی لە خوارەوە مامۆ کەچی جلی لەبەر کردو بۆی دەرچوو ئێستایش ئەگەر توڕەی بکەن هەڵدێ هەرم شەو ئەشێ بەڵایەک بەسەر خۆی بێنێ دایکی وتێ هاوار تۆ چێڵی ڕزم خێنوتی پاشان هەرگیز بۆ ئاودوتیا ناشێ لە ژوورێکی کرێگرتەدا بێت تۆ بەتەنیا بێ بیر بکەرەوە لە چ شوێنێک گیرساونەتەوە آخر ئەو پیتەر پیتۆڤچە بەدڕەگەزە نەیتوانی شوێنێکی چاکتردان بۆ بگرێ بەڵام ئەزانیت من کەمێک سەرخۆشم بۆیە جوێنمدا گوێمە دەرێ پۆلخێریا ئەلێکساندرۆڤنا جەختی کرد و وتی ئەچمە لای خاوەن ماڵەکەی ئێرە لێ پاڕێمەوە بۆ ئەم شەو سوچێک بداتە من و دنیا من ناتوانم بەم حاڵەوە بەجێ بهێڵم ناتوانم بەدەم قسەکانەوە لە یەکەمین قادرمە ڕاز ڕوبەڕووی دەرگای ژووری خاوەن ماڵەکە وەستا بوو ناستاسیا لە قادرمەی خوارتردا ڕێگای بۆ ڕووناگە کردنەوە. ڕازومیخین لە ڕادە بە دەر هەڵچووبوو. پێش نیو سات، ئەو کاتەی ڕاسکۆڵنیکۆفی بەرەو ماڵ ئەهێنایە و هەرچەندە گەلێک زۆر بڵێی کرد و خۆیشی بەمەیە زانی بەڵام لەگەڵ ئەوەیشدا کە زۆری خواردبۆوە تەواو ئاگای لە خۆی بوو کەچی ئێستا دڵی خۆش بوو وا ئەهاتە بەرچاو کە خواردنەوەکە دوو قات کاری لێ کردووە لەگەڵ دوو خانمەکەدا وەستابوو دەستی هەردووکیانی خستبۆ ناو دەستی خۆیەوە و بە پاساوی زۆر قەناعەت پێکەرەوە ئامۆژگاریە کردن بۆ ئەوەیش کە زیاتر بڕوای پێ بکەن لە دوای هەر وشەیەکەوە دەستی هەردووکیانی لە ناو دەستی خۆیدا وەک مەنگەنە ئەگوشی کە ئازاری پێگەیاندن بە هەردوو چاویشی خەریک بوو ئاڤدوتیا ڕومانۆڤنا هەڵلوشێت هیچ شەرمیشی لەو کارەی ناکرد ژنەکان لە تاوئێشی هەندێک جار دەستیان لە ناو دەستە گەورە و ڕەقاوەکانی دەرئێنا، بەڵام ئەو نەک تەنیا گوێی پێ نادا، بەڵکو تا ئەهات زیاتر بۆ لای خۆی ڕایەکێشان، ئەگەر ئەوان فەرمانیان پێ بدایە کە لە بەرخاتری ئەوان خۆی لە پلیکانەکان بخاتە خوارێ بێ سێودو ملی بۆ دان.